تەنیای زاڵ و بەدەسەڵات خلق السماوات والأرض بالحق يكور الليل على النهار ويكور النهار على الليل وسخر الشمس والقمر کل یجری لأجل مسمی الا هو العزیز الغفار. خوا ئاسمانەکان و زەوی بە حەق دروست کردووە، شەو دەهێنێ بەسەر ڕۆژدا و ڕۆژ دەهێنێ بەسەر شەودا، وە خۆر و مانگی ڕامهێناوە، هەریەکیان تا ماوەی دیاری کراو بۆیان دەگەڕێن، بێداربە، پاشان لەو کەسە هاوسەرەکەی واتا حەوای بەدی هێناوە وە بۆ ئێوە هەشت جووتی نێر و مێی لە ئاژەڵ بەدی هێناوە ئێوە دروست دەکات لە ناو سکی دایکتاندا بە بەدی هێنانی یەک لە دوای یەک لە ناو سێ تاریکی ناو سک منداڵدان پەردەی کۆرپەلەدا ئا ئەوە پەروەردگاری ئێوەیە کە دەسەڵات و پاشایی هەر هی ئەوە هیچ پەرستراوێ جگە لە زاتی ئەو نییە کەواتە انه علیم بذات الصدور. ئەگەر ئێوە بێ باوەڕ بن ئەوە بێگومان خوا بێ نیازە لە ئێوە وە ڕازی نیە بە بێ باوەڕی بۆ بەندەکانی وە گەر سوپاسی خوا بکەن وە گەردن کەج بن بەوە لێتان ڕازی دەبێ هیچ گوناهبارێ گوناهی کەسێکی تر هەڵناگرێت پاشان گەڕانەوەتان هەر بۆ لای پەروەردگارتانە ئەوسا هەواڵتان دەداتێ بەوەی کە دەتان کرد بەڕاستی خوا ئاگادارە پاشان ئەگەر لە لایەن خۆیەوە بە هەرەیەکی دایە ئەوە لە بیری دەچێ کە لە پێشترا هاواری لە پەروەردگاری دەکرد و هاوتایانێ بۆ خوا دادەنێ بۆ ئەوەی خەڵک لە ڕێگای ئەو گومڕا کات، ئەی محەممەد بە هەڕەشەوە بڵێ بە بێ باوەڕەکەت کەمێ بەهرەمەند ببە لە ژیان چونکە بەڕاستی تۆ لە هاوەڵانی ئاگری دۆزەخی.